ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی لە شەش ڕۆژا دروست کرد و پاشان گەورەیی خۆی بەسەر عەڕشا دەرخست ئەزانێ بەوەی ئەچێتە ناو زەویەوە و ئەوەی لە زەوی دێتە دەر و ئەوەی لە ئاسمانەوە ئەبارێتە خوار و ئەوەی سەرەکەوێ بۆ ئاسمان لە هەر کوێ بن ئەوتان لەگەڵە چونکە ئاگای لێتانە و لە ژێر دەسەڵاتی ئەوان و خوا چاوی لە هەموو کار و کردەوەیەکتانە. واللە بما تعملون خبیر. بۆ ئەبێ دارایی و سامان لە ڕێی خوادا خەرج نەکەن لە کاتێکدا کە هەرچی میراتی ئاسمانەکان و زەوی هەیە هەمووی بۆ خوا ئەمێنێتەوە و کەس هەتا هەتایە نابێ بە خاوەنی هیچ ئەوەی لە ئێوە بەر لە گرتنی مەککە سامان و دارایی خۆی لە ڕێی خوادا خەرج کردبێ و غەزای کردبێ لە ڕێی خوادا لەگەڵ کەسێکا کە پاش گرتنی مەککە دارایی و سامانی لە ڕێی خوادا خەرج کردبێ و غەزای کردبێ وەک یەک نین و یەکسان نین. ئەوانەی پێش گرتنی مەککە دارایی و سامانیان خەرج کردووە و غەزایان لە ڕێی خوادا کردووە پلە و پایەیان لەوانە گەورەترە کە لە بەو دوا دارایی و سامانیان خەرج کردووە و غەزایان کردووە و کێیە ئەوەی قەرزەدا بە خوا بە قەرزدانێکی جوان واتە بە دڵێکی ساف و نیازێکی پاک تا خوایش دووقات قەرزەکەی بداتەوە و پاداشتێکی پڕ قەدر و حورمەتیشی بۆ هەیە سەرەڕای بە دوو قات دانەوەی قەرزەکەی. یوم تری المومنین والمومنات الرحمة وظاهره من قبله العذاب. هەر لەو ڕۆژەدا پیاو و ئافرەتە دوو ڕووە بەدەم موسوڵمان و بەدڵ کافرەکان بە خاوەن باوەڕەکان ئەڵێن سەیرمان کەن بەڵکو تۆزێ لە ڕووناکیەکەتان وەرگرین و لە وەڵاما پیان ئەوترێ بگەڕێنەوە بۆ دواوە بۆ دونیا لەوێ لە دووی ڕووناکی بگەڕێن ئا لەو کاتەدا شورەیەک لە نێوان ئەوان و خاوەن باوەڕەکانا دروسەکرێ، دەرگایەکی هەیە ئەو دیوی لە بەرچاو نەبوی دەرگاکە ڕەحمەتی خوای تیایە چونکە دیوی بەهەشتە و دیوە دیارەکەی کە لای کافرەکانەوەیە سزا و عەزابی تیایە چونکە دیوی دۆزەخە. موسڵمانەکانیش لە وەڵاما پیانەڵێن، بەڵێ وەڵڵا، بە دیمەن لەگەڵمان بوون، بەڵام ئێوە خۆتانتان بە دووڕوویی تووش کرد و کەوتنە خۆمەڵاسدان بۆ لێدانی موسڵمانان و کەوتنە گومان و دوودڵییەوە لە موسڵمانێتی و هیوای پووچ و بەتاڵ لە خوای خۆتانی بایی کردن تا فرمانی مردنتان هات و شەیتان و تەماعی دنیا ئاگای لە خوا پێنەهێشتن. ئایا کاتی ئەوە نەهاتووە بۆ ئەو کەسانەی ئیمانیان هێناوە دڵیان لە کاتی هێنانی ناوی خوا و بۆ ئەو قورئانە ڕاستەی هاتۆتە خوار ترسی لێ بنیشێ و وەک ئەوانە نەبن پێشتر کتێبیان لە خواوە بۆ هاتە خوار و ماوەیەکی دوور و درێژیان بەسەرا تێپەڕی و دڵیان ڕەق بوو وای لێ هات ناوی خوا کاری تێ نەکا و زۆریان فاسقن؟ بزانن کەوا خوا زەوی وشکی مردووی بێ گژوگیا زیندوو ئەکاتەوە بەوە کە پاش مردنی و گژوگیا تیا نەمانی گژوگیای تیا ئەڕوێنێتەوە ئێمە بەڕاستی ئایەتەکانی خۆمانمان ڕوون کردۆتەوە بۆ ئێوە بەڵکو عەقڵتان پێ بشکێ و تێبگەن کە خوا چەند توانایە. بەڕاستی ئەو پیاوانەی کە سەدەقە و خێراتی واجب و سوننەت ئەدەن بە کەسانی موستەحەق و ئەو ژنانەی کە سەدەقە و خێراتی واجب و سوننەت ئەدەن بە کەسانی موستەحەق و ئەوانەی ماڵی خۆیان بە دڵێکی ساف و نیازێکی پاک بە قەرز ئەدەن بە خوا بە قەرزێکی جوان ئەوانە خێر و حەسەنات و قەرزەکانیان بۆ دووقات ئەکرێتەوە و پاداشتێکی باش و دەستبڵاوانەیان بۆ هەیە. هەر وەک کشتوکاڵێ بە جۆرێکی وا ڕوابێ و پێگەیشتبێ کشتوکاڵکەرەکان زۆریان دڵ پێ خۆش بووبێ و پێی سەرسام بووبن پاشان وشک ببێ و سەیر کەی زەرد هەڵگەڕاوە و بووە بە پووش و کەوتۆتە بن پێ چۆن هەمووی بێ مایە ئەبێ ژیانی دنیایش هەر وایە ژیانی دنیا بەم جۆرەیە ژیانی ئەو دنیایش سزایەکی سەختە بۆ ئەوەی بیری لێ نەکردبێتەوە و تێکۆشن لە پێشکەوتنا بۆ لای بەخشینی گوناهەکانتان لە لایەن خوای خۆتانەوە و بەرەو بەهەشتێک کە گوشادیەکەی وەک گوشادی ئاسمانەکان و زەوی وایە و ئامادە کراوە بۆ ئەوانەی باوەڕیان بە خوا و بە پێغەمبەرانی خوا کردووە. گەیشتن بەم لێخۆشبوون و بەم بەهەشتە فەزڵ و لوتفی خوایە بە هەر کەسێکی ئەدا کە خۆی مەیلی لێبێ و خوا خاوەنی فەزڵ و لوتفی گەورەیە. ان ذلک علی اللە یسیر. هیچ دەرد و بەڵا و موسیبەتێ نادا لە شوێنی خۆی وەک وشکەساڵی و سن و کوللە و شتی وا لە زەویدا و وەک نەخۆشی و برینداری و شتی وا لە خودی خۆتانا ئیلا بەر لەوەی کە ئەو موسیبەتە دروست بکەین لە کتێبێکا نووسراوە و بڕیار دراوە کە لەوح المحفوظە و ئەمەیش کارێکی ئاسانە بۆ خوا باسی نووسرانی ئەو موسیبەتانەمان کرد کە لە موقەدەرنامەدا نووسراون، بەر لەوەی ڕوو بدەن و بێن بە سەرتانا، تا بزانن ئەوانە قەزا و قەدەری خوان و ئیتر نە خەفەت بخۆن بۆ ئەو شتانەی لە دەستتان چوون و نە شادمانیش ببن بەوەی خوا پێی داون و خوا خۆشی نایەت لە هیچ کەسێ کە خۆی بەزل بزانێ و فیز بکا بە سەر خەڵکی ترا. خۆ بە زلزانی و فیز بەسەر خەڵکا کەریش ئەوانەن کە خۆیان ڕژدن و فەرمان بە خەڵکیش ئەدەن کە ڕژدی بکەن و هەر کەسیش پشت لە فەرمانی خوا هەڵکا ئەوە هیچ بایەخیکی نیە خوا ئیحتیاجی بە کەس نیە و لە هەموو ڕوویەکەوە ستایشی ئەکرێ. لقد ارسلنا رسلنا بالبينات ان اللە قوی عزیز. بەڕاستی ئێمە پێغەمبەرەکانی خۆمانمان بە موعجیزەی ئاشکرا و دیارەوە ناردووە و هەر یەکە کیتابی خۆیمان لەگەڵ ناردووە و سەنگ و ترازووی مامەڵەمان لەگەڵ ناردوون تا خەڵک داد بەرپا بکەن و ئاسنیشمان ناردووەتە خوارەوە هێزێکی زۆر توند و چەند جۆرە سوود و قازانجی بۆ خەڵک تیایە وەک پێغەمبەرەکانی بەنی ئیسرائیل و عیسای کوڕی مەریەممان بەدوایانا نارد و ئینجیلمان پێدا و بەزەیی و میهرەبانیمان لەگەڵ خەڵک خستە دڵی ئەوانەی شوێنی کەوتن و خۆیشیان ڕەبەنی و خۆ لە خەڵک دوورگرتن و زیادە خواپەرستیان داهێنا بۆ خۆیان ئێمە نەمانبڕیبوو بەسەریانا واللە غفور رحیم. ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە لە خوا بترسن و ئیمان بە پێغەمبەری خوا بهێنن دوو بەشتان لە ڕەحمەتی خۆی ئەداتێ بەشێ لەسەر ئیمانتان بە ئاینە پێشوەکەتان و بەشێکیش لەسەر ئیمانتان بە ئیسلام و ڕوناکیەکیشتان بۆ دروست ئەکا لە دونیا و قیامەتا پێی بڕۆن بەڕێدا و لە گوناهیشتان خۆشەبێ و خوا گوناه بەخش و بەڕەحمە. واللە ذو الفضل العظیم تا ئەهلی کیتاب کە جولەکە و گاورەکانن بزانن ناتوانن ڕێ لە هیچ لوتف و گەورەییەکی خوا بگرن لەگەڵ هەر کەس کە مەیلی لێ بێ لوتف و گەورەیی لەگەڵ بکا و لوتف و گەورەیی هەر بە دەست خوا خۆیەتی بە هەر کەسی بدا ئەیدا و خوا خاوەنی لوتف و گەورەیی مەزنە.